ئەم بابەتەم بینیوە کەوا میری خوناسرە بۆ ئێمەی ناردووە. عومەری کوڕی عەبدولعەزیز. پیاوێک لە مسرەوە هاتووە ئەڵێ دێمە ژوورەوە بابێ بیستم دەڵێن پێشەوەی ئیمانداران دەوێت براکەی لابدات لە پەیمان پارێزی ئایا ئەوە ڕاستە؟ لە من دەپرسی وە دڵنیام تۆش خاوەنی ئەو بۆچوونەی ئەی باوکی یوسف. السلام علیکم و رحمت الله و برکات و علیکم السلام و رحمت الله و برکاتو پێم بڵە بزانم چی بووە خودا لێی خۆش بێت ئەو پیاوێکی زۆر چاک بوو خودا بردیەوە و ئیسراحەتی کرد لەو پلانەی بۆیان داڕشت بوو خواردنی بدەنێ لە ڕێگایەکی دوورەوە هاتون بیبەن بە ئیسراحەتێک بکات بەڕاستی کەسێکی زۆر باشمان لە دەست دەرچوو. باشە چۆن ئەم هەواڵە بگەێنینە پێشەوای ئیمانداران هەواڵی مردن بە پەلە دەگاتە گوێی خەڵک هاوار بۆ کەسەی کە لە خوددا ناترسێ پێشەوای ئیمانداران خودا تەمەنی درێژ بکات و سەبوری بدات. ئەوە دوعای تازیە و خەم و خەفەت بوو هەواڵگری میسر چی پێە ها؟ هیچ کەسێ گلەی لە حەق ناکات وە فرتوفێڵی لەگەڵ ناکرێ و پاڕانەوەش بێسوودە بە هیچ شێوەیەک هیچ مەترسیەکی نییە. هەیە براکەمان عەبدولعەزیز. تەمەنی درێژی بۆ تۆ بێ ئەی پێشەوای ئیمانداران. خودا لێی خۆش بێ ئەی باوکی عومەر. بۆ جێگای حەق ڕۆشتی. جلی ماندووبوونی سەر دنیات لەبەرداکەندوو. جلی ئیسراحەت و خۆشیت کردە بەرت تا هەتایە. ڕۆشتی و ئێمەت لێرەدا بەجێ هێشت. تۆیان کوشت باوکە ئەوە نەخۆت ئەدێت مەدە کچەکەم دوعای خێری بۆ بکە خواسە بوریت بدە کۆبوونەوەیان لەسەر کردی بۆ ئەوەی لات بدەن لەسەر پەیمان پارێزی بەجێت هێشت بۆیان وەفرەتدا بەدەم و چاویان و ژێر پێڵاوەکانیان وەکو جلێکی پیس خوا لێی خۆش بێت ئەو لە هەمومان باشتر بوو لە هەمویان بەڕەحمتر بوو لە هەمویان دڵ و دەرونی باشتر بوو ڕاستەکەی خوشکەکەم کۆبوونەوەیان لەسەر ژیانت کرد وەکو ئەوە وایە پیاو کوژێک بگری بۆ ئەو کەسەی کوشتویەتی تۆ حەقت بەسەریانەوە نەبێ کچەکەم خەم زۆر ناخۆشە دەبێ بزانم چۆن کۆچی دوایی کرد وە دەشزانم بە ڕەزامەندی خۆی نەمرد دان بەخۆتا بگرە کچەکەم خەفەت مەخۆ خوا تەمەنی بۆ عومەر بەجێشت بێ ئەو سەلامەت بێ. ئێستا وەلیدی داوە بە تۆ جێگای ئەوی گرتەوە. نا نا نا نا نا وەکو باوکم نابێتەوە نابراو وە نەمێرد. بۆ وا خەمباری باوکی حەفەز؟ پێشەوای ئیمانداران هەواڵی ناردووە و داوامان دەکات. لاتیدا لە کارەکەت؟ خۆزگە وای بکرد بایە کەواتە چی ڕووی داوە؟ بەیانی هەمومان لەگەڵ هەڵاتنی ڕۆژ دەڕۆین ئینشاء اللە. السلام عليكم ماما كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة ئایا تۆش نازانی؟ دوێنێ زانیم منیش کاتێک لە دایک بووم دەزانم منیش مەبەستم باوکمە خدا لێ خۆش بێت منیش مەبەستم کوڕی دایک و باوکمە خدا لێیان خۆش بێت دەمەوێ باوکم و ئامۆژگاری کەر و هاوڕێی من بی دان بە خۆت دادەگری لە هاوڕێتیم؟ بەڵێ پەنا بەخوا. با پێت بڵێم ئەو کەسەی لە من تۆ باشتر بوو ئەو پرسیارەی کرد یان لە یەک جیابوونەوە یاخود شەڕیان کرد ئەوە کارێک کە تەنیا خوددا دەیزانێت فەرمان دەکا کە زانیاری شتێکی زۆر باشە وەدان بە خۆداگرتن زۆر کەمە و کەسی ناشارەزا کەسی شارەزای لە دوایە هەر کەسێ شارەزاکە بگرێ شارەزا دەبێ هەر کەسێ لە شارەزاکە دوور کەوێت ون دەبێ هەر کەسێکیش ون ببێ ئەوا ڕیسوا دەبێ ڕسوا دەبێ زەلیل دەبێ. دەمەوێ ببی بە چاوساغی من. من هەر لەو شتە دەترسام تا ئێستاش لێی دەترسم. صدق الرحمە المهدی صدق الرسول اللە ئایا سوێندت بۆ بخۆم یانەوە تا لێت بپارێمەوە دەستەکانت ماز دەکەم ئەگەر بتەوێ قاچەکانیشت ماز دەکەم لەگەڵم وەرە پێویست ناکا لەسەر هیچ شتێک کە سوێن بدەی ئەگەر ڕاستی بڵێ ئەوە بۆ خۆیەتی ئەگەر درۆشی کرد ئەوە لەسەر خۆی دەکەوێ لە کەسیش مەپارڕێوە بۆ هیچ کەسێک هەموو کاتێک لەسەر دەستور و یاساکانی خودای گەورە بڕۆ. هەوڵدان بۆ دەستکەوتێک بەدەستهێنانی پێویستیەکە. نە حەق بە ناحەق دەبێ و نە ناحەقیش بە حەق دەبێ. هەروەکو چۆن نابێ گورگ لەگەڵ مەڕ ببێ، نابێ مەڕیش لەگەڵ گورگ بێت. ئەوە گورگەکانیش هاتنەوە. شوانەکە ئاگای لە مەڕەکانی نەماوە. پاشان شوانەکە ئاگای لە مەڕەکانی بوو. دوای ئەوەی ئاسایش و ئارامی کردە ناویان کە لە ساڵانی ڕابردوو نەیان بینی بوو پاشان ڕۆی. بەدەستی خۆم نییە مامە. بارانیش بەدەست خۆی نییە. کاتێک لە ئاسمان کە دێتە خوارێ، دۆڵ و چەمەکان پڕ دەکات لە ئاو، پاشان دەیکاتە ڕووبارێکی زۆر گەورە. لەلایەن خوا دوعام بۆ بکە مامە. تۆ زوو لە بیری دەکەی. پێم وتی، لە هیچ کەسێک مەپاڕێوە بۆ کەسێکی تر. مێشکت لە لای خودای تاک و تەنها بێ، چونکە ئەو دەربارەی تۆ هەموو شتێک دەزانێ کە کەس نازانێ. خۆت بۆ خۆت لێی بپاڕێوە، بە بەردەوامی خۆتی پێوە بگرە، هەموو کاتێک ترسی خودا لە دڵی تۆدا بێ. خودای گەورە لە قورئانی پیرۆز دەفەرموێ، ومن یسلم وجهه الی اللە وهو محسن، ئەها سەیرکە گورگەکان لە چەم و دۆڵەکان وا هاتنەوە لە پێش و پشتەوە بۆت دێن باش ئاگاداربە بێ ئاگا مەبە لێیان سەریان لێ بکەرەوە بە شمشێری حەق بۆ ئەوەی بڕۆن و نەمێنن دەچم بۆ لای پێشەوای ئیمانداران بۆ ئەوەی سلاوی لێ بکەم و سەرخۆشی لێ بکەم داوای یارمەتی لێ بکە بۆ ئەوەی بڕۆی بۆ لای باو باپیرانت لە شوێنە مبارەکەکە جارێ بوەستە دایکە ئێمە بەیەکەوە دەڕۆین. بەڕاستی ئەمڕۆ زۆر پێویستمان بە تۆ دەبێ دایکە. منیش هەروەها کچەکەم. بەڵام توانام نەماوە چیتر لەم بەندیخانەیە بمێنمەوە. بەندیخانە؟ بەڵێ. بەندینخانەیە بۆ من. خودا بەرەکەتی باراندووە بەسەرتانا. چۆنت حەز لێیە ئاوا بکە بەڵام پێویستە چاوەڕێ بکەی. تا هەڵبژاردن دەکرێ بۆ پەیمانپارێزی کە پێشەوای ئیمانداران هەڵیدەبژێرێ. ناچمە ناو کۆشکی جێنشینی جارێکی تر ئەگەر دەست لە کار هەڵبگری ئینجا من ڕازی دەبم. تۆ خۆت دەزانی من بۆ هەموو ئەم کارانە دەڕۆم ئەی دایکی عومەر. سوپاس بۆ خوای گەورە و میهرەبان کە تۆ لەم شارە ناخۆشە بە ساغ و سەلامەتی هاتیەوە ناومان. ئەگەر پەیمان پارێزی دا بە تۆ ئەوە داوای لێ بردن بکە داوای لێ بردن بکە کوڕەکەم پێش ئەوەی بتکوژن وەکو باپیرت فاروق و و باوکیشت عەبدولعەزیز کەس ماممی نەکوشتووە بەڵام ئەمە چارەنووسی خۆیەتی دایکە. خودای گەورە لە نێوانمانە لەگەڵ ئەو کەسەی کوشتی و پلانی بۆ دانا. گەردنی ئازا ناکەم بە هیچ شێوەیەک. هەرگیز. ئەی هۆزی عەبدولمەلیک کوڕی مەڕوان خودا لەسەر ئەم دونیای نووسیوە کۆتایی و و لەو دونیاشدا مانەوە. ئەمانەتیش حەقی هەیە لەسەر ئەو کەسەی کە هەڵی دەگرێ و وە یەکەم شتیش لە حەقەکان پەیمانە دەبێت جێنشینەکە ئاڵایەکی هەبێت ئەویش لە پاشی من بێت باشە بزانم ئێوە چێ بە باش دەبینم بۆ ئەم کارە پێشەوای ئیمانداران ئەگەر دەتەوێ هەڵبژاردن بکەی ئەوە پێویستە هەموو زانایانی ئەم ناوچەیە کۆ بکەیتەوە پێم بڵێ کێ کاروباری جێنشینیمان پێ بڵێ و سەر و سامانمان ها ئەی کوڕی کچی عومەر. باوکی عەبدولعەزیز کوڕی مەڕوانە بزانن. وەلید هەڵەی نەکردووە پێشەوای ئیمانداران. بە خۆشەویسترین کەس لە ناو دڵم بانگی کردووم. من کوڕی کچی عاسم کوڕی عومەری کوڕی خەتاب. منیش دەم درێژیم نەکرد کاتێ وەڵامم دایتەوە کاتێ پرسیارت ئاراستە کردین کە چێ شایستەی ئەم کارەیە منیش باشترین وەڵامم دایتەوە بەو وەڵامەی کە خودایی گەورە بەڕاستی دەزانێت وەئەمڕهم شوڕا بینەهم صدق الله العظیم منیش لەوە زیاترم ناوێت ئەی برازاکەم هەر لەبەر ئەوە بوو کۆمکردنەوە ئایا ڕێ پێدەدات پێشەوای ئیمانداران فەرموو ئەی پێشەوای ئیمانداران خودا تەمەن درێژت بکات. کاری جێنشینی تەنها کاری ئێوەیە و ئەگەر هەڵبژاردنیش کرا ئەوا لە ئەنجومەنەکەتان چەند کەسێکی تیایە پیاوی ئاینی و پیاوی هەژاریشی تیایە و هەروەها پیاوی شەڕ و و پیاوی سیاسەتمەدار و پیاوی خاوەن باوەڕی تیایە ئەوەش یەکێکە لە بنەماکانی دەسەڵات و و بنەماکانی جێنشینی. ڕاست دەکەیت باوکی یوسف. وە ئێستا لەبەر دەستی ئێوەش ئەم هەموو چڵە دارەی تیایە لە درەختە باشەکەتان وە هەریەک لەوانیش باشترن لە براکەیان هەر وەکو چەند ئەڵقەیەکی بەیەک بەستراون وە کەسیش نازانێ سەرەتاکەی لە کوێیە. وە ئەگەریش یەکسان بن لە بیر و بۆچوونەکانیان وە هەروەها لە چاکە و لە پیاوەتی کردنیان کەواتە هەق بەو کەسەیە کە لە پێشەوەیە هەڵببژێردرێت بێگومان ئەگەر خوای گەورە ڕازی بێت لەسەری یانیش یەکەم نیعمەتە کە خودای گەورە بە ئێوەی بەخشیوە یان دووەمە یان سێیەمە یان هەشتەمە یان دەیە یان دوانزەیە بە پێی ویستی خودای گەورە و کاتەکانی ڕوونی بکەرەوە باوکی یوسف. دەی ڕوونی بکەرەوە. ئەگەر بێتۆ ڕای من وەربگری ئەی پێشەوای ئیمانداران باشترین کەس لە ناو خەڵک و وە جوانترین و باشترین ملوانکەی هۆزی پێشەوای ئیمانداران و لە هەمویان باشتر و چاکتریش لە پاش پێشەوای ئیمانداران ئەویش پێشەوام وەلیدی کوڕی عەبدولمەلیکە ئەو شایستەی وەرگرتنی پەیمان پارێزیە. ڕاست دەکەیت باوکی یوسف. وە منیش یەکەم کەسم کە دەنگی پێ دەدەم دەستەکانت بێنە ی پەیمان پارێز. خوا بەرەکەت بەسەرتا بارێنێ ئامۆزا. ئەوە ڕاسپاردەی باوکم بوو خودا لێی خۆش بێت پەیمان پارێزی لە پاش من. بۆ براکەم عبدالعزیز خودا لێی خۆش بێت. پاشان بۆ گەورەترین یان چاکترین کەس لە کوڕەکانم. پاشان گەورەترین یان چاکترین کەس بێت لە کوڕەکانی عبدالعزیز. سوێندت دەدەم بە خودای گەورە و خزمایەتی نێوانمان کە لەم کارەدا لێم ببووریت. لێت دەبوورم. ئەی کێ بە باشترین کەس دادەنێن لە پاش وەلید؟ ئەم شتە بۆ خودا دەگەڕێتەوە لە ئێستا و لە داهاتوو. ئەگەر ڕێم بدەی قسە بکەم ئەی پێشەوای ئیمانداران ئەمەوێ ئەم کارە بڕیاری لەسەر بدەی دوای هەڵبژاردنی پێشەوامان وەلید باشە گەورەی من؟ پێویستە و دەبێ دوو هەڵبژاردن بکرێت لە یەک کاتدا پەیمانێک بۆ کوڕەکەمان بنووسە وەلید. پاشان سولەیمان لە دوای ئەو. خودا تەمەن درێژت کا ئەی پێشەوا ئیمانداران. سوپاس بۆ خوا کە لەم کارەدا ڕزگاری کردم. مژدە بێ مژدە ئەی کچی براکەم ئەی ژنی کوڕی براکەم پەیمان پارێز خوا تەمەنی درێژ بکات خوا بەرەکەت ببارێنێ بەسەرتا ئەی دایکە بەسە زمانەکە و لەگەڵ عمەرا هات بۆ ئێرە؟ ئەی بۆچی بەجێی بهێڵێ لەو شارە دوورە خۆزگە دەستی لە کار بکێشایەتەوە وەکو چۆن دەستی لە کاری پەیمان پارێزی هەڵگرت براکەم لە هەمووان باشترە و چاوی لەو شتانە نییە خۆشی یەکەم کەس بوو کە دەستی لە کار هەڵگرت و هەروەها یەکەم کەسیش بوو کە وەلیدی هەڵبژارد براکەم چاوی لەو جۆرە شتانە نییە هیچ بیانوویەکی ترتان ماوە؟ نەخێر نەوەڵڵا ئەو حەیای ئێمەی برد و فێری ڕێزی کردین و دڵمانی سووتان ئەگەر ئەو ڕاست بکات. خۆزگە لەم ڕۆوە کەڕ بوومایە لەبەر قسەکانی دوێنێ. کچێ واز لە دوێنێ بێنە خۆو ئامادە بکە وەرە با بڕۆین بۆ لای دایکە بە سزمانەکە و. بەڵام نازانم ئایا سەرخۆشی لێ بکەم لە مێردەکەی و دەست لەکار کێشانەوەی کوڕەکەی یان پیرۆزبایی لێ بکەم لەبەر کچەکەی و مێردی کچەکەی پەیمان پارێز. سەرەخۆشی و پیرۆزبایی لەلایەن هەندێ کەس خەراپە پوورەکەم. ماڵت کاول کردم و ماڵی کوڕەکەت کاول کرد. باشە چۆن زانیت کە ئەمە کوڕە؟ کوڕ بێ یان کچ تۆ سەروەت و سامانی باو و باپیرانی منت حەڕام کرد لێمان. مولک تەنیا بۆ خودای گەورەیە. هەر ئەو مەلیکە ی کچی عبدالملیک. چۆن پەیمان پارێزی پێشکەش دەکات تۆش ڕەتی دەکەیەوە ئایا تۆ شایستە نی؟ ئەوە نە بۆ منە و نە بۆ ئەویشە. من نامەوێت. باشە پێم بڵێ ئەگەر تۆ ناتەوێ خۆت بە خاوەنی نازانی بۆ ژنت لە ماڵی جێنشین هێنا ها؟ سیرەکەی لە چییە؟ پیاوێک خۆشەویستی کرد خۆشەویستەکەی خۆشی مارە کرد و دڵنیاشم وەکو ئەو خۆشت دەوێت ئەگەر ئەو کەسی خۆشت دەوێت جێنشین بێت یان شوانی بزن بێت هیچ نییە دایکە ئایا هەر دەتەوێت بچی بۆ شارەکەی پێغەمبەر سەڵ الله و عليه وسلم ئەلەیهی سەڵات وەسەلام ئەم شەو بێتەوە ئینشا ئەله بەیانی ئینشا ئەله دەڕۆی بۆ ناو شارەکە بۆ شوێنی دڵنیایی و بۆ شوێنی ڕازی بوون چی ڕوویداوە لە نێوان تۆ ژنەکەت پێم بڵێ من دایکی تۆم ئەگەر کارەکە نهێنی نەبێت کوڕەکەم پێویست ناکە هەرچیەک بێ بشاردرێتەوە دایکە گلەیی کردن لە نێوان دوو خۆشەویست لە پێش چاوی خەڵک نابێ تا کەس لێتان تێک نەدات تەنانەت ئەگەر زۆر خۆشەویستیش بێ. خودایە نێوانیان باش بکەی بە دوور بن لە شەڕ و ئاژاوە. لێم ببورە باوکی حەفەز خودا لێت ببورێ و لە هەمووشمان ببورێت. لێم زویر مەبە و خراپیش لێم تێمەگە مەبەستم ئەو شتە نەبوو کە تۆ تێگەیشتی تووڕە بووم زۆر دایکت باشترین ژنە کچی باشترین جێنشین بۆ عمەری کوڕی خەتاب هیچ نییە خودا لێت خۆش بێت. لەبەر خەتی عمەری کوڕی خەتاب لێم ببورە و سەبرم لێ بگرە لە ناو کۆشکی جێنشینان لە دایک بم و گەورە بووم لە کۆشکی جێنشینەکان وە تۆم خۆشویست لەو ساتەی تۆم بینی تۆش میرێکی گەورە و هەروەها بچووک من لە خەوەکان ما بەڕاستی تۆ دەبینە مای عمار تۆم بینی دانیشت بووی لەسەر کورسی پادشایەتی حکومڕانی دنیا دەکرد منی شای ژنانی جیهان بووم شازادەی دنیا بووم کچی جێنشین و وە ژنی جێنشین و وە ڕۆژێک دادێ دایکی جێنشین کاتێک کە خەبەرم بۆ بینیم کە خەبەرم بۆوە دەبینم لە ناو ئەم کۆشکە بەندم و هەموو ئەوانەی بینیم خەو بوو تەنانەت گەر خوشکەکەشت بێ باشە پێم بڵێ من گوناحم چییە هاتمە سەر ئەم دنیاە بۆم بە کچی شای پیاوانی جیهان بەدەست ئیشارەت بکەم فەرمانە و فەرمانەکانیشم جێبەجێ دەبێ هەر شتێکم بێ جێبەجێ دەبێ پێش ئەوەی داوا بکەم منیش خزمەتکاری تۆ فەرمانەکانتم پێش ئەوەی فەرمان بدەی هەرچیەکت گوێ لە پێشت ئامادەیە بێ ئەوەی داوای بکەی ئەی کچی مامم و خۆشەویستی دڵم کێ نزیکترین کەسە بۆ تۆ؟ تۆ وە ئەو منداڵی کاڵم گرتووە و ئەویش هێشتا لە ناو گیانمدایە. و لە دایک دەبێ ان شاء اللە لە شاری پێغەمبەر صلی اللە علیه وسلم براکەی تۆ ئەی خوشکی عمر دەیەوێ دەست بە هەڵبژاردن بکات هەڵبژاردن کارێکی حکومڕانیە براکەم داینەناوە تۆش ئەوە چاک دەزانی و تۆش یەکەم کەس بووی کە ئەو هەڵی بژارد ئەیوانە لە ترسان؟ لە چی؟ لە من! براکەی من لە تۆ بترسێت؟ تۆ بۆچی؟ تا دەستی لە کار هەڵنەگرم یان ڕۆژێک لە ڕۆژان هەر بە دەستی خۆم لای دەبەم. تۆ باش دەزانی براکەم خۆی دەستی لە کار هەڵگرت لایەن نەبرد داوای لێبوردنی کرد داوای لێبوردنیان لێ نەکرد پێشەوای ئیمانداران سوور بوو لەسەر ئەوەی کە ئەو بگەڕێتەوە بۆ ئێرە باشە دەزانی براکەت بۆچی دەویست دەست لەسەر کار هەڵبگرێت باشە پێم بڵێ لەبەر چی؟ لەبەر ئەوەی بە هیچ شێوەیەک براکەت ڕووینایە ئێمە هەڵبژێرێت لەگەڵ خەڵکی شارەکەی نازانم یان چاوچنۆکێیان بڕاییە ئەمەری برام نە چاوپیسی دەزانێ و نەڕقی لە کەسیشە خۆی بە گەورە نازانێ لە هەموو کەس دڵی فراوانترە و لێبوردەیی هەیە باش دەیبینین دەبینین چۆن خۆی گران دەکات و هزار بیانوش دەدۆزێتەوە لە کاتی هەڵبژاردن تا لە هەموو جیهان بین لە ئەفریقیا تاوەکو خوڕاسان سوێن دەخۆمەگەر ئەو کارە بکات خۆی لە شتێک کە ناتانی ئەنجامی بدەیت دڵنیا بە لە براکەی من منیش دڵنیا دەبم لە تۆ چاک بە بۆ براکەم چاک دەبم بۆت. وەیان لێت جیا دەبمەوە. چی چی؟ لێم جیا دەبیتەوە؟ چۆن دەبێ؟ وە لەم شەوەوە. جیابوونەوەی ڕۆح لە جەستە باشترە لەوەی تۆ لە من جیا ببیتەوە ڕۆحی من شیری نەکەم تۆ خۆشەویستترین کەسی لە دڵم ئاوە چاک بە یان واز دەهێنم و جیا دەبمەوە لێت تا هەتایە بەدوات دەکەوم بۆ هەر شوێنێک بڕی خۆشەویستم تەنانە دەگەر بچێ چیاکانی سینیش هەیدایکی بەنین. باشە پێم بڵێ کاتی ئەوە نەهاتووە بەجێمان بێڵێ میوانەکەمان؟ ها؟ بەجێتان بێڵم؟ نا نا بە خزمەتکاری لە تەمێنمەوە گەورم. خزمەتکار دەتەوێ بمێنیتەوە و خۆت هەژار دەکەی؟ دەتەوێ ژەهرم بۆ بکەیتە ناو بنەماڵەی موهەلەبەوە؟ بەو شێوەیەی کە مارەکانتان کردیان لە شارەکانی حیلوانی و عەزیزی و فستاتیەدا؟ من؟ بڕوام پێ بکە من هیچ زانیارێکم نییە لەسەرەوە گەورەم. ئەوە هەر بۆ خۆت زانیت. گوناحەکەش ئەو کەسە هەڵیدەگرێ کە فەرمانی بەو شتە دا. بەڵام ئێمە کوڕەکانی موهەلەب بە زۆری و بە زۆرداری ئێمە نامرین. بەڵام لەگەڵ ئەوەشدا لەسەر پشتی ئەسپەکانمان دادەمرین. خوا بتهێڵێ بۆ عەرەب ئەی سوار چاکی عەرەب. و عەجەم و حەبەشی و بەڕبەڕیش. بەڵام تۆ تەمەندرێژ نەبی بەر لەوەی بتنێرینەوە بۆ لای ئەو کەسەی کە تۆی بۆ لای ئێمە نارد بەو هەواڵانەی کە لە مێشکی تۆدایە لەسەر ئێمە و دڵت پڕ کردووە لە نهێنیەکانمان بڕۆ هەر ئێستا پێی بڵێ دەبێ بە خەم و خەفەتەوە بمرێ و بزانێ یەزید کوڕی موهەلەب لە بەر ئەو دەسەڵاتەی کە هەیەتی تەنانەت لە بەر ئەوەی شێری ڕۆژهەڵاتە و و دەسەڵاتی تەواوی بە سەر ناوچەکانی ئازەربیجاندا هەیە و دەریای قەزوین و دەریای زەرد و و چیاکانی سیسان. خودا بتپارێزێ. خودا بت پارێزە ئی چوار چاکی عەرەب و عەجەم و حەبەشی و بەڕبەڕ ئەی غولام. بەڵام هەموو ئەو شتانەی کە لە دەورو پشتم دان و لە ژێر دەستم دایە و دەورو پشتم لە سەرباز و لە پیاوەکانم زۆرترە لەوەی کە ببم بە شا. ئەگەر بمویستبایە دەبووم بەڵام شەرم دەکەم کە هەڵبژاردنەکەم ڕەت بکەمەوە. وە یانیش سوێند بخۆم کە خەنجەری خزمەتکارەکەم پیس ناکەم بە خوێنی ئەو کەسەی کە تۆی نارد یان بە خوێنی تۆ ئەی میوانی ناپاکی پیس. گەورەم گەورەم گەورەم لێم خۆش بە لێم خۆش بە گەورە عرب خودە لێت خۆش بێت تکایە لێم خۆش بە هەرچیەکی خەرج کردووە بیدەنەوە هەموو ئەو شتانەی کە پێی بوو بۆی بگەڕێنەوە سەد هەزار دیناریشی بدەنێ بەڵکو پێی دەوڵەمەند بێ با خۆی نەفرۆشێ ئەگەر خۆی نەفرۆشتبێ. فەرمانتە ئەی میری ڕۆژهەڵات و ڕۆژاوا. تەنانەت میری ڕۆژهەڵات ئەی غوڵام هەستەوە. سڵاو لە حەجاج و میری ئیمانداران و پەیمان پارێزەکەیان بکە. تۆ بڕیارت داوە کۆچ بکەیت بۆ ناو شار بۆ زیارەت؟ لەگەڵ دایکم ئەگەر پێشەوای ئیمانداران ڕێی دا. گەر کوڕی مامت بەشر کوڕی مەروان میری ئەوێ نەبوایە دڵنیابە لێم برازاکەم دەمکردی بە میری ئەوێ. خودا بەرەکەتت بەسەردا ببارێنێ میرایەتیم تاقی کردەوە و زانیم چۆنە. باشە تۆ خەڵکت چۆن بینی؟ خەڵک لەگە خەڵک دەگۆڕێ پێشەوا ئیمانداران. تێکەڵاون و لە هەموو جۆرە کەسێکی تیایە لە خۆباین بۆیە هەندەکیان خراپن هیچ شتێکیان لەلا گرنگ نییە تەنها پارە نەبێ کەم کەس هەیە شکرانە دەکات گەربیان دەیتێ چڵێسی دەکەن تێر نابن و ئەگەر نەشیان دەیتێ ئەوە لێ تووڕە دەبن ئێستا لێم تێگەیشتی برازاکەم ئەوان هەرچیەک بن لێم ببوورە پێشەوە ئیمانداران خودا لێت خۆش بێت. دەتەوێ خەڵک بڵێن کە عەبدولمەلیک بەزەیی هیچ نییە بەرامبەر پەیمان پارێزمان؟ کاتێ کە برایەکەی مرد عەبدولعەزیز هەتاوەکو بەزەی بە منداڵەکانیشی دانایەتەوە و نایەوێت دەسەڵات بگرنە دەست ها؟ حاشا للە پێشەوا ئیمانداران تۆ منت لا نەدا.